هەروەها ئەیانوت گوێمان لە شتی وا نەبووە لە باو باپیرانمان و ئەم قسەیش لە هەموو سەردەمێکە هەر گوترا و هەر دەبیسرێ پێی دەڵێ ئەوە حەقە ئەوە ناحەقە ڕسوولی خوا وای فەرمووە خوای تەعالا وا فەرمێ ئەڵێ با باپیرم شتی وام لێ نەبیستووە بۆ چەند ساڵە ئەم شتەم نەبینیوە بۆ چەند ساڵە ئەم شتەمان نەبیستووە ئەگەر حەق وابێ براکان تەماشاکەن خەڵکی ئەم شارە ئەگەر حەقێکتوت ئەتوان بڵێن ئێمە لە باوباپیری خۆمانمە نەبیست ئەی خەڵکی شارێکی تریش بێگومان باوباپیریان جیاوازە لە باوباپیری تۆ کەواتە ئەگەر ئەوەی تۆ لەسەری ئەویش لەسەر ئەوەی تۆ نەبێ حەقی خۆیەتی چکڵێ منیش لە باوباپیری خۆممانە بینیوە کەواتە ئەم شارە، ئەم وڵاتە خۆی بۆ خۆی نزیکەی بیست بۆ سی بە گوێرەی ئەو خەڵک و کۆمەڵانەی تیایەتی حەق دروسەوێ گشتیش ئەوێتە حەق. ئەی خەڵکی دوڵاتانی تر دراوسێمان، ئەی خەڵکی سەر ئەرز هەمووی لەسەر دینی باباپیری خۆی بێ خو هەزارەها مەنهەج و ڕێباز دروسەوێ. کەواتە شوێنکەوتنی باوباپیر ناحەقە. چونکە ئیمکانی نیە هەمووی شوێنی باوباپیری خۆی کۆی هەمیشی لەسەر حەق بێ. هەیە ئاگر پەرستە و چاوی لە باوباپیری خۆی کردووە ئەکرێ بڵێی ڕاستەکا کەواتە یەک شت بەڵگەیە ئەوش قورئان و سنت هەر شتێک قورآن و سنت بەڵگە بوو لەسەری ئەبی ئەوە بکەی و باو باپیرت کردبووی الحمد لله نەی کردبوو خوا لێی خۆش بێ و نەیزانی ئەمەیان حەق و ڕاستی و تەواو نەکەوەی هەر کەسێک شوێنی ناحەقێکێ بڵێ باو باپیرم وای کردووە